ئەم ڕق و داخیان لە ئیمانداران تەنها لەبەر ئەوە بوو کە ئەوان باوەڕی بە تینیان دەهێنا بە خودای باڵادەستی شایستەی سوپاسگوزاری، ئەو زاتەی کە خاوەنی هەموو شتێکە لە ئاسمانەکان و زەویدا، ئەو خودایەی شایەتە لەسەر هەموو شتێک و ئاگای لە هەموو شتێکە. ذلک الفوز الکبیر. بەڕاستی ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە، باخەکانی بەهەشت کە چەندەها ڕوبار بە ژێر درەختەکانیدا دەڕوات بۆیان ئامادەیە. هەر ئەوە خۆی لە خۆیدا سەرکەوتن و سەرفرازییەکی زۆر گەورە و بێسنوور و بەڕاستی تۆڵەی پەروەردگارت ئەی پێغەمبەر ئەی ئیماندار زۆر توند و تیژ و بە زەبرە، بەڕاستی هەر ئەو زاتەیە سەرەتا هەموو شتێک دروست دەکات و دوای نەمانیشی دووبارە دروستی دەکاتەوە، هەر ئەویش زاتێکی زۆر لێخۆشبوو بە سۆز و دلۆڤان و دڵسۆزە بۆ ئیمانداران، خاوەنی تەختی بڵند و بەرز و پایەدارە. ئایا هەواڵی لەشکر و سوپاکانت پێ گەیشتووە ئەوانەی یاخی بوون لە پێغەمبەران و بەرنامەی یەک خوداناسی کە لەشکری فیرعەون و ثەمودە بەڵکو ئەوانەشی کە بێ باوەڕ بوون تەمێ نابن بەڵکو هەر سەرگەرمی بە درۆ لە قەڵەم دان و دژایەتی ئەم ئاین و بەرنامە و قورئانەن بەڵام با بزانن دەسەڵاتی خودا لە پشتیانەوە دەورەی داون و لە دەستی دەرناچن.